لە دوای ئەوەی کە دەروازەکانی پەرستگا کرانەوە کاهینەکان لەگەڵ هەندێ لە پاسەوانەکانی پەرستگا کە مادەی سڕکەریان کردبووە لەشیانەوە بۆ ئەوەی هەست بە ئازار نەکەن لەو جێگایەدا کە پەیکەری ئامۆنی لێبوو سەقامگیر بوون و لەو کاتەدا لە پەرستگا جەنگ لە نێوان کاهینەکان و پاسەوانەکانیان لەلایەک و لەلایەکی تریشەوە سەربازەکانی هورمهەب دەستی پێکرد و ئەم شەڕە تا پاش نیوەڕۆ درێژەی کێشا. هەموو پاسەوانەکانی پەرستگا کوژران و هەندێک لە کاهینەکانیش کوژران و تەنها کاهینە پلەیەکەکان مانەوە، ئینجا هورمهب کەڕە نای لێدا و جەنگ ڕاگیرا و بە کاهینەکانی وت، من لەگەڵ خوایەکەی ئێوەدا دوژمنایەتیم نییە، چونکە پیاوێکی سەربازم و من لەگەڵ خوایەکاندا نە دۆستایەتیم هەیە و نە دوژمنایەتی، من لەو باوەڕەدام کە ئەگەر پەیکەری خوای ئێوە لەم پەرستگادا نەدۆزرێتەوە باشترە و خۆتان ئەتوانن بتەکەی لەناو ببەن و بەم شێوەیەش من بە کوشتنی خوایەکەتان تاوانبار نابم و ماوەی یەک سەعات مۆڵەت دەدەمە ئێوە کە لەم بارەیەوە ڕاوێژ بکەن و بڕیاری خۆتان بدەن لە دوای ئەوە هێرشەکەمە سەرتان چونکە من سەربازم و ئەبێ فەرمانی فیرعەون ئەنجام بدەم و ئەگەر ئێوە لە دوای سەعاتێکی تر پەیکەری خوایەکەی خۆتان لەناو ببەن و بتانەوێت لە پەرستگا بچنە دەرەوە کەس ڕێگاتان لێ ناگرێت و ئێمە تەنها سەرنجی ئەوە دەین کە زێڕ و پارەی پەرستگاکە کە ئێستا هی خوای فیرعەونە لەگەڵ خۆتاندا نەیبەن کاهینەکان وتیان زۆر باشە ئێمە سەعاتێکی تر وەڵامی خۆمانەدەینەوە لە دوای تێپەڕبوونی سەعاتێک تا هینەکان لە جێگەکەی خۆیان هاتنە دەرەوە و بە هورم هەبیانوت بێتە ژوورەوە و ئەو لە دوای چوونە ژوورەوە پەیکەری خوای ئاموونی نەدی و زانی کە کاهینەکان بتەکەیان تێکشکاندووە و کەرتەکانی بتەکە لەگەڵ خۆیاندا ئەبەنە دەرەوە بۆ ئەوی بتوانن بڵێن کە ئاموون خۆی ون کردووە و لە داهاتوودا خۆی ئاشکراکا هورم هەب دەرگای خەزێنەی زێڕ و پارەی پەرستگەکەی مۆر کرد و بەرد تاشەکانی ڕاسپارد کە ناوی ئامون لەسەر بەردەکانی پەرستگا بسڕنەوە و لە جیاتی ئەوە ناوی ئاتونی لێ بنووسن. دوایی بەهۆی جاڕچییەکانەوە بە خەڵکیان ڕاگەیاند کە ئامون لەناوچوو لە بری ئەو ئاتون لەمڕۆ بەدواوە خوای میسرە. خەڵکی لە دوای ئەوە کە زانیان شەڕ و خوێن ڕشتن تەواو بووە لە خانوەکانیان هاتنە دەرەوە و لە کاتی شەودا تەبەز وەک ئەو کاتانەی کە ئاسایشی تیابوو بە چراکان ڕووناک بووە و بەهۆی گەڕانەوەی ئاسایش و ئاشتی و دەستپێکردنی خویەتی ئاتون جیاوازی لە نێوان سپی و ڕەش نەما و من زۆر جارم بینی کە دەوڵەمەندەکان ڕەش پێستەکانیان بانگهێشت دەکرد بۆ ماڵی خۆیان هەر ئەو شەوە کە لە گەڕانەوەمدا بۆ ماڵەوە بە شاردا تێپەڕیم دوو ڕووداوم بینی کە فەرامۆشی ناکەم، یەکێکیان ئەوە بوو کە ڕوانیم پیاوێک لە چینی گەورەکان لە کۆڵانێکدا بانگهێشتی ڕەشپێستێکی کرد کە بێت بۆ ماڵەکەی و لەگەڵیدا نان بخوات و لە ڕووداوی دووەمدا بینیم کە یەکێک لە پاسەوانەکانی ئاموون کە بە برینداری لە قەراخ شەقامێکدا کەوتبوو ناوی ئاموونی بەسەر زمانیدا هێنا خەڵکی ڕژانە سەری و مێشکیان بە بەرد پەرش و بڵاو کرد و ژنەکان لە دەرەوەی لاشەکەی سەمایان کرد و هەمان ئەو کەسانەی مێشکی سەری ئەو پیاوەیان بە بەرد پرژاند کە بۆچی ناوی ئامون بەسەر زمانی داهێنێ دەڕۆژ بەر لەوە ئەگەر کەسێک جنێوی بە ئامون بدایە ئەیان کوشت کاتێک کە بەرەو ماڵە چوومەوە ئەم دوو دیمەنم بینی و سرم بە هەردوو دەست گرت و کەوتم بیرکردنەوە چونکە زانیتم کە مەحاڵە خویەک هەبێ کە بتوانێ نەزانی و نەفامی خەڵکی لەناو ببە دوایی لە جیاتی ئەوەی بەرەو ماڵ بڕۆمەوە ڕێگەی کلکی تیمساحم گرتەبەر. ئەو شەوە شەوێک نەبوو کە بتوانم بچم بۆ ماڵ، چونکە لە نەفامی جۆری مرۆڤ و باوەڕی سستیان زۆر دڵگران ببووم و بەرەو مەیخانەی کلکی تیمساح ڕۆشتم کە بە خواردنەوە و گفتوگۆ لە گەڵ مەریددا دڵی خۆم بدەمەوە. کاتێک گەشتمە وێ ئەو سەربازانەی کە پاسەوانی مەیخانەکە بوون و لە دۆستایەتی من و هرم هەب بە ئاگا بوون دەورەیان لێدام و وتیان مەرید بە یەمی وتووە کە تۆ ئەبێ تۆڵەی خۆت لە یەکێک بکەیتەوە و لە بەر ئەوەی کە زانین لە هاوڕێ دڵسۆزەکانی هرم هەبی و لە بەر ئەوەش کە ئم مەیخانەیە هی بەندەکەی پێشووت کاپتایە ئامادەین کە تۆڵەت بۆ بسێنینەوە. لە مەریدم پرسی کە ئایا تۆ بە ئەمانەت وتووە بۆ تۆڵە سەندنەوەی من گوێڕایەڵێم بکەن؟ ژنەکە وتی بەڵێ من لەو باوەڕدام، کە ئەگەر ئەمشەو تێپەڕ بێت و تۆ تۆڵەی خۆت لەو ژنە نەسێنیتەوە کە فریوی دای و بەدبەختی کردی چیتر ئەم هەلەت بۆ ناڕەخسێ چونکە لە سبەینێ و بارودۆخی تەبەس ئاساییە بێتەوە بەڵام ئەمشەو هێشتا نائاسایی و هەر کەسێک لەگەڵ یەکێکی تردا ناکۆکیەکی هەبێ ئەتوانێت تۆڵەی لێبسەنێتەوە بە سەربازەکانم وت لەگەڵ مندا وەرن بەڵام وشیار بن کە ئێوە ئەمشەو فەرمانی هورمهەب جێبەجێکەن و ئەگەر بتانەوێت بە پێچەوانەی فەرمانی ئەو بجوڵێنەوە سەرتان لە لاشە جیا ئەبێتەوە و من ئەمشەو تەنها فەرمانی هورمهەب بە ئێوە ڕاگەیەنم. ئەم قسەیەم کرد بۆ ئەوەی سەربازەکان بترسێن و لە گوێڕایەڵی فەرمانی من سەرپێچی نەکەن. سەربازەکان وتیان دڵنیابە کە ئێمە بە پێچەوانەی فەرمانی تۆ کە ئەزانین فەرمانی هورمهەبە ڕەفتار ناکەین. وتم. هەروەها کەس نابێ من ببینێت و بمناسێتەوە و ئێوە بۆتان نییە ناوی من بەسەر زارتاندا بهێنن، بەڵکو ئەگەر داوای ڕوونکردنەوەیان لێکردن، بڵێن کە لەلایەن خوای ئاتونەوە هاتوون بۆ ئەوەی تۆڵە لە دوژمنەکانی بسەنینەوە. ئێستا کەمێک سەبر بگرن تا کەژاوەیەک ئەهێنن و، من بە سواری کەژاوەکە لەگەڵتاندا دێم. کاپتا بەندەکەی پێشووی من یەکێکی بۆ هێنانی کەژاوە نردوو لە دوای سعاتێک کەژاوەیەکی هێنا و سواری بووم و لەگەڵ سەربازەکان بە ڕێکەوتین هەتا گەشتینە دەرگای ماڵەکەی نەفر نەفر نەفر لەوێ بە سەربازەکانم وت لەم خانوودا ژنێکی لێ کە لە هەموو ژنەکانی ئەوێ جوانترە و ئێوە بە بینینی یەکەم بە جوانی و شکۆمەندیەکەی ئەیناسنەوە بە مەرجێک لە دوای سەیرکردنی ئەو نەهێڵن کە بە قسەکانی خۆی فریوتان بدا بڕۆن و بیهێنن بۆ ئێرە و ئەگەر خۆی بە دەستەوە نەدا پاژنە نەیزەیەکی لێ بدەن کە بێدەنگ بێت و بەرگری پێ نەکرێ بەڵام نەکەن بەدڕەفتاری لەگەڵدا بکەن و ئەگەر هورم هەب بزانێ کە ئێوە لەگەڵ ئەم ژنەدا بەدڕەفتاریتان کردووە و جوانیەکەیتان شێواندووە هەمووتان ئەکوژێ. لەناو خانووەکەی نەفر نەفر نەفرەوە دەنگی ساز و ئاواز ئەهاتە گوێ و هەندێ لە میوانەکانی ئەو سەرخۆش بوون و بەردەوام ئەیانشیڕان کاتێک کە سەربازەکان لە دەرگایاندا خزمەت کارەکانی ئەوێ نیان ویست دەرگایان لێ بکەنەوە چونکە وایانەزانی کە ئەو سەربازەنە توانای پارەدانیان نییە بەڵام سەربازەکان بە زۆر چوونە ناو خانووەکەوە و ئەوانەی کە لە ماڵەکەدا بوون هەڵاتن و ئەوەندەی پێنەچوو کە یەکێک لە سەربازەکانم بینی نەفر نەفری لە پارچەیەکی ڕەشدا پێچابووە و بەرەو کەژاوەکەی منی ئەهێنا کاتێک پارچە ڕەشەکەم بینی وام زانی مردووە و سەربازەکان لاشەکەیان بۆ هێناوم بەڵام لە دوای ئەوەی کە ژنەکەیان لە کەژاوەکەدا لە تەنیشت منەوە دانا لێم ڕوانی بۆم دەرکەوت کە زیندووە بەڵام لە هۆش چووە و وەکو جاران جوانە و سرە تاشراوەکەی ئەدرەوشایەوە هەر یەکێک لە سەربازەکان کەمێک پارەم داپیان و ئەوانم ئیزندا و مەبەستم ئەوە بوو کە نەزانن من بۆ کوێچم. ئینجا بە بەندەکانی کەژاوەکەم وت من ببەنە خانووەکەم کە لە شەقامێکی نزیک پەرستگای خوای پێش و ئامونە ماڵی من لەوێ نەبوو بەڵام ئەمەویست ناو و ناونیشانی نادروست بدەمە بەندەکان و دوایی ئیزنیان بدەم لە شەقامێکی نزیک پەرستگا کەژاوەکەم ڕاگرت و بە بەندەکانم وت دای بنێن و خۆم لە کەژاوەکە هاتمە دەرەوە و نەفر نەفر نەفرم لە کەژاوەکە دەرکرد کە لە پارچەیەکی ڕشەوە پێچرابوو و کرێی بەندەکانم دا و ئیزنم دان لە دوای ڕۆشتنیان نەفر نەفر نەفرم هەڵگرت کە هێشتا بێهۆش بوو بەرەو خانی مەرگ بەڕێکەوتم لە دوای ئەوەی گەشتنەوێ لە دەرگام دا و چەند کەسێک لە کاهینەکانی خانەی مەرگ هاتن و دەرگایان کردەوە و هەر کە بینیان من بە ڕواڵەت مردوویەکم هێناوە دەستیان بە جنێودان کرد و وتیان مەگەر ئەم ڕۆژانە پیشەکەی ئێمە ڕەواجی نییە کە تۆش مردوومان بۆ هێنی وتم ئەم مردووەی کە من بۆم هێناون لەگەڵ مردوەکانی تردا جیاوازە وەرن سیرکەن کرێکارەکانی مۆمیایی کردنی مردوەکان مەشقلیان هێنا و کاتێک سەیری نەفر نەفر نەفریان کرد بە جۆرێک خۆشحال بوون کە پێکەنین و من لە دوای چەند ساڵ کە گوێم لە پێکەنینی کرێکارەکانی ئەوێ نەببوو لە دەنگی پێکەنینیان هاتمە لەرزە یەکێک لەوان لە نەفر نەفر نزیک بووە و دەستی خستە سەرسنگی وتی پەنا بە ئامن ئەم ژنە هێشتا گەرمە وتم ئەگەر ئەتانەوێت بە ئاسوودەیی کارەکەی خۆتان بکەن و کەس گرفتتان بۆ دروست نەکا ناوی ئامون مەهێنن چونکە خوای ئامون ئیتر نەماوە و لە جیاتی ئەو ئەمڕۆ ئاتون لە میسر دا خوایەتیەکە بەڵام ئەم ژنە بە شێوەیەک کە ئەیبینن گەرمە و من بە ئێوەی ئەسپێرم کە بە باشی پارێزگاری لێ بکەن و بە جۆرێک لەشی مۆمیای بکەن کە هەرگیز تێک نەچێت و ملوانکەی زێڕ و گەوهەرەکانی ئەو بۆ کرێی ئێوە بەسە. کاتێک خزمەتکارەکانی خانەی مەرگ زانیان ئەو ژنە زیندووە تێگەشتن کە من چی ئەڵێم و یەکێک لەوان وتی، ئەگەر من بزانم کە تۆ ئەی پیاوی نەناسراو و شوێنکەوتووی خوای نوێی میسری، منیش ستایشی خوای تازە ئەکەم، چونکە لەو ڕۆژە کە خۆم ناسیوە لێرەدا ژیان بەسەرەبم و هەمیشە کاتەکانی خۆم لەگەڵ ژنە مردووەکاندا بەسەرەبرد. کە لە زستان ساردترن و هەرگیز ڕووی نەداوە ژنێکی زیندوو لە باوەش بگرم و ئێستا بە پیرۆزی بوونی تۆ من و ئەمانەی ئێرە توانین لەگەڵ ژنێکی زیندودا دابنیشین و دڵنیابە کە تاماوی هەفتا جار هەفتا ڕۆژی لێرە ئەیهێڵینەوە و ئەگەر ڕۆژێکیش ڕامان پێچن کە بۆچی ژنێکی زیندوومان لێرە ڕاگرت و ئەڵێن ئێمە ئەومان بە مردوو وەرگرتووە بەڵام لە دوای ئەوەی کە خستمانە ئاو خوێوە هاتەوە جیان منم زانی کە کرێکارەکانی خانەی مەرگ کە لە هەموو ژیانیاندا لە خزمت مردووەکان بوونە و بەهۆی بۆنە بۆگەنەکەی لەشیانەوە ڕێگەیان نادەن کە بۆ ماڵە گشتیەکانی تەبەس محاڵە کە بهێڵن نەفر نەفر نەفر لەوێ بچێتە دەرەوە بەم جۆرە من تۆڵەی دایک و باوکم لە نەفر نەفر نەفر سەندەوە و ئێستا ئەڵێم لەگەڵ ئەوەشدا کە تۆڵە سەندنە وەکو شەرابێک مرۆڤ مەست ئەکا بەڵام مەستیەکەی زوو لەناوەچێت و نازانم بۆچی لە دوای ئەوەی کە تۆڵە ئەسەندرێتەوە مرۆڤ پەشیمان ئەبێتەوە و تۆڵە وەرگر بە خۆی ئەڵێت کە خۆزگە تۆڵەم نەسەندایەتەوە ئەو کاتەی نەفر نەفر نەفرم تەسلیمی کرێکارەکانی خانەی مەرگ کرد بۆوەی دڵی خۆم بدەمەوە بەخۆم ئەوت کە منم کارم بۆ ڕزگار کردنی گەنجەکانی داهاتوو کردوە، چونکە تا ئەو ڕۆژەی کە ئەم ژنە جوان و ئازادە گەنجە سادە و تازە کارەکانی وەکو منی لە کاتی گەنجێتیدا بەدبەختە کرد. لە دوای ئەوەی کە گەڕامەوە مەیخانەکە مەریت بەرەو من هات و دەستی گرتم و داینیشاندموتی سینۆها بۆچی خەمباری وتم لە بەرەوەی کە ژنەکان هەموو کاتێک ئەبنە هۆی بەدبختی ئێمە و کاتێک کە ئێمە شەیدای خۆیانەکەن گرفتاری گۆمی چارە ڕشیمان ئەکەن و کاتێکیش کە تۆڵەیان لێکەینەوە دیسانەوە خۆمان بە بەدبەخت دەزانین. مەرید وتی، ئەم شێوەی بیرکردنەوەی تۆ لەبەر ئەوەیە کە هێشتا کەسێکت نەدیوەتەوە کە بیەوێت بەختەوەرت بکا. وتم، من لە خوایەکانی میسر و خوایەکانی هەموو ئەو گەلانەی کە سەفەرم بۆ وڵاتەکەیان کردووە داواکارم، کە من لە مەترسی ئەو کەسانەی کە ئەیانەوێت بەختەوەرم بکەن بپارێزێت چونکە فیرعەونیش ئەیەویست گەلی میسر بەختیار بکات و ئێستاش بۆنی لاشەی کوژراوەکان تەبەسی هەراسان کردووە لەم کاتەدا مەرید پەیمانەیەک کلکی تیمساحی دایە دەستم وتی بنۆشە و ئەم جۆرە بیرکردنەوە ئازارگەیەنەرە لە خۆت دووربخەرەوە کلکی تیمساحەکەم نۆشیەوە و هەر ئەوەندە کە لە قوڕگم چووە خوارەوە هەستم کرد بیرکردنەوەکەم گۆڕا و چیتر بیر لە نەفر نەفر نەفر ناکەمەوە بەڵکو لە فکری مەرید دابووم پێم وت مەرید من ئەم شەو پێویستم بە تۆیە چونکە تۆڵە سندنەوەم لەو ژنە ئیتر حسابی منی لەگەڵ ژنەکان پاکردەوە مەرید وتی سینۆهاگەرەتەوێ بزانی کە ژنێک تۆی خۆشەوێ یان نا ئەو ژنە بەهۆی زێڕ و پارە یان ئەو دیاریانەی کە لە داهاتوودا ئەبێ بیدەیتی تاقیبکەوە لەوانەیە ژنێک ئەمڕۆ زێڕ و پارەت لێ نەسێنێ بەڵام لەگەڵتدا ڕابوێرێ بۆ ئەوەی لە داهاتوودا دیاری گەورەترت لێ وەربگرێ یان وەکو نەفر نەفر نەفر فریوت بدات و لەبەر ئەوەی کەوتوویتە داویەوە ناچارت بکا هەموو شتێکی خۆتی بدەیتێ و تەنها هۆی هەڵسەنگاندنی خۆشەویستی ژن بەرامبەر بە پیاو ئەوەیە کە نە ئەمڕۆ زێڕ و زیوت لێ وەربگرێت و نە چاوەڕوانی ئەوەش بێ کە لە ئایندەدا شتێکی بدەیتێ ئایا تۆ لە ڕابردوودا تووشی ئەم جۆرە ژنە بوویتە و ئەو ئامادە بوو کە بەبێ ئەوەی داوای شتت لێ بکا ببێتە هاوسەری تۆ؟ وتم بەڵێ. من لە ژیانمدا لەگەڵ ژنێک ئاشنایم پێیا کرد کە زێڕ و پارەی لێم نایویست، بەڵام ئامادە نەبوو ببێتە هاوسەرم. مەرید وتی کەواتە ئەو ژنە تۆی خۆش نایەویست؟ وتم ئەو خوایەکی خۆی خۆشەویست و ئەیوت کابێ کچێنێکەی خۆی پێشکەش بە خوایەکەی بکا. مەرید ئەو شەوە منی بردە یەکێک لە ژوورە تایبەتیەکانی مەیخانەکە. حەسیرەکەی خۆی بۆ ڕاخستم کە لەسەری بنوم بۆچی پیاوەکان کاتێک کە ژنێکیان خۆشەوێ ئیتر خۆیان لەبیرەکەن و ئەگۆڕێن و نایهێنەوە یاد کە لە ڕابردوودا لەگەڵ یەکێک پەیمانی بەستووە کە لەگەڵ هیچ ژنێکدا کۆنەبێتەوە ئایا کەس هەیە کە بتوانێت بڵێ کاتێک کە ژنێکی میهرەبان و دڵسۆزی بینی و ڕوانی کە وژنە بەبێ هیچ مەبەستێکی مادی ئەبێتە هاوبەشی شادی و پەژارێ و پەیمانەکەی کە لە ڕابردوودا بەستویەتی بەدەستی فەرامۆشی نەسپێرێ، لەگەڵ هەموو ئەم شتانەشدا باوەڕ ناکەم کە من پەیمانەکەی خۆم لەگەڵ هاوسەرم مینا شکاندبێ کە ژیانەکەی خۆی پێشکەش بە خوایەتی کرد و من وا بیرەکەمەوە کە چۆن ڕۆن گڕی لاواز بەهێزەکە ژنی جوانیش ئاگری پیاو بە ڕادەیەک هەڵەگیرسێنێ کە لەو گەرمیەدا هەموو ئەو پەیمانانەی کە لە ڕابردوودا لەبارەی ژنانەوە بەستویەتی ئەیسوتێنێ. هەرچەندە لەگەڵ مەریددا کە بە میهرەبانی خۆی دڵە خەم داگرتووەکەمی شادمانە کرد و لە تەنهایی دەریە کردم باسم لە پەیمانێکی نوێ کرد بەڵام من ئەو ژنەم واتەمینە هەمیشە لە یاد بوو من لەو ئەندێشەیەدا بووم کە ئەگەر ڕۆژێک فیرعون بە من بڵێ تۆ زانستەکەی خۆت بدە بە من و پیاوێکی نەزان بە و من لە بری ئەوە تاجی پاشایەتی خۆمت ئەدەمێ بەم مامەڵەیە ڕازی نابووم چونکە ئەمزانی کە بە نەزانی ژیان بەسەر بردن هیچ بایەخێکی نییە ئەگەرچی مرۆڤ فیرعەونیش بێ بەڵام ئەگەر مەرید بە منی بۆ تایە زانستەکەی خۆتم بدەرێ و لەمە بە دوا پیاوێکی نەزان بە و من لە جیاتی ئەوە هەموو شەوێک لەگەڵ تۆدابم من بەم ئاڵ و گۆڕە ڕازیە بووم چونکە ئەمزانی کە گەورەترینی بەختەوەریەکان پێکەوە ژیانە لەگەڵ ژنێک کە پیاوەکە ئەو ئەویش پیاوەکەی خۆش بوێت ئەو شەوە بیرم لەوە کردەوە کە بەبێ سوود بە دەریاکاندا سەفەرم کردبوو و بە خۆڕایی بۆ سووریا و بابل و هاتی و کەرت ڕۆیشتم کە لەو وڵاتانە بەختەوەری بەدەست بێنم، چونکە بەختیارییەک کە من بە شوێنیدا وێڵ بووم نە لە دەریا بوو و نە لە بابل و هاتی و شوێنەکانی تر، بەڵکو ئەم بەختەوەرییە بەسەربردن بوو لەگەڵ ژنێک کە لە شارەکەی خۆمدا تەبەس ئەژیا. بەڵام ئەبێت ئەوەش بڵێم کە مرۆڤ ئەبێ بە دەریاکاندا سەفەر بکات و وڵاتانی تر ببینێت بۆ ئەوەی بزانێ کە ئەو بەختەوەرییەی ئەو بەدوایدا ئەگەڕێ لە شوێنەکانی تر دەست ناکەوێ، بەڵکوو لە نیشتیمانەکەی خۆیدا هەیە. هەتا مرۆڤ بە هۆی ڕێپێوان، بەو جۆرەی کە من لە بابل لە کاتی هەڵاتنم لەوێ بە پێ ڕۆشتم ماندوو نەبێت، قەدری دانیشتن و پشوودان نازانێت و دەسکەوتی بەختەوەری لە ژنێک کە پیاوەکەی خۆش بوێ پێویستی بەوەیە کە مرۆڤ بەر لەوە بێبەش بوونی چێژتبێ. بەیانی کاتێک کە لە خەو هەڵسام مەرید بە پێکەنینەوەتی سینۆهە. ئەگەر من لەبەر زێڕ و پارە تۆم خۆش بویستایە و پێویستیم بە کانزای تۆ بوایە، ئەموت من لێرە ببەرەوە بۆ ماڵی خۆت بۆ ئەوی بتوانم لەوێ بە ئاسوودەیی بژیم، بەڵام من پێویستیم بە پارەی تۆ نییە و تۆم لەبەر پارە و زێڕ و زیو ناوێت و هەر ئەوەشە کە لێرە ئەمێنمەوە. وتم مەرید ئەگەر تۆ منت خۆشەوێ بۆچی نایی بۆ خانووەکەی من کە هەمیشە لەوێ بمێنینەوە؟ وتی، من لەبەر دوو هۆ نایەمە ماڵی تۆ، یەکەم لەبەر ئەوەی ڕەواجی ئێرە بەستراوەتەوە بە من، چونکە تەنها من ئەتوانم نۆشابەی کەلکی تیمساح دروست بکەم و نهێنی دروستکردنی ئەم خواردنەوەی نادرکێنم بۆ ئەوەی ڕکەبەری بازرگانیم نەبێ، لەبەر ئەوە ناتوانم لێرە بڕۆم و لە ماڵی تۆدا نیشتەجێ بم. هەروەها تاقی کراوەتەوە کە ئەو ژن و پیاوەی بەبێ ویستی مادی یەکتریان خۆشەوێ وا باشترە، کە دوور لەیەکتری بژین بۆ ئەوەی هەرگیز ئاگری خۆشەویستیەکەیان خامۆش نەبێ من ئەگەر لە ماڵی تۆدا بمێنمەوە لە دوای تێپەڕبوونی یەک یان دوو وەرز وەکو یەکێک لە کەلوپەلەکانی ماڵی تۆم لێ دێت و تۆ لە دوای ئەوەی کە دێیتەوە ماڵ حەز ناکەی سەیری من بکەی بەڵام ئەگەر دوور لەیەکتری بژین